بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەم پیتانە بەم قورآانە کە خاوەنی ڕێز و شکۆمەندیە تۆ ئەی محەممەد نێردراوی لەلایەن خودداوە خەڵکی باوەڕیان نەکرد بەڵکو سەرسان بوون لەوەی کە یەکێک لە خۆیان نێردراوە تا دایان بچڵەچێنێت و بێداریان بکاتەوە جا کافران وتیان ئەمە شتێکی سەیر و سەرسڕهێنەرە بۆیە وتیان ئایا کاتێک مردین و بووینە خاک زیندوو دەبینەوە دوای مردن گەڕانەوە ئەستەمە پەروەردگارش لە وەڵامیاندا دەفەرموێت بەڕاستی ئێمە زانیومانە کاتێک کە مردن زەوی چۆن بەرەبەرە لاشەیاندا دەڕزێنێت و دەیکاتەوە بە خاک ئێمە تۆمارگەی تایبەتیمان هەیە کە هەموو شتێکی تێدا تۆمارە و هیچ شتێک لەبارەی ئەوانەوە لە ئێمە شاراوە و بزر نییە بەڵام ئەمانە دژی ڕاستین و بڕوایان پێی نەهێناوە کاتێک بۆیان هات بەهۆی ئەوەوە ئەوانە لە سەرگەردانی و سەر لێ شێواویەکی ئاڵۆزدا دەژین هەر ڕۆژەی قسەیەک دەکەن ئایا ورد نەبوونەتەوە لەو ئاسمانەی کە بە ڕا سەریانەوەیە چۆنمان دروست کردووە و ڕازاندومانەتەوە بە جۆرێک هیچ کەم و کوڕی و کەلێنێکی تێدا نییە هەروەها زەویمان ڕاخستووە و بڵاومان کردوتەوە و کەژ و چێومان لەسەری دامەزراندووە و لە هەموو جۆرە ڕوەکێکی جوان و ڕازاوەمان تیادا ڕواندووە ئەمانە هەر هەمووی بۆ ڕۆشنکردنەوەی دڵ و یادخستنەوەیە بۆ هەموو ئەو بەندانەی کە بەلای ئێمەدا دێنەوە و ڕەزامەندی ئێمەیان مەبەستە. لە ئاسمانەوە ئاوێکی بە پیت و بەرەکەتمان هەردەم دابەزاندووە، جا بەهۆی ئەوەوە چەندەها باخ و دانەوێڵەی ئەو کشتوکاڵانەی کە درەو دەکرێن دەڕوێنین. هەروەها دارخورمای قەشەنگ و بڵند سەری هەڵدا، کە هێشوە خورمای جوان و لەسەر یەک و ڕیزکراو دەگرێت. ئەمەش بۆ ئەوەی ببێتە ڕزق و ڕۆزی بۆ بەندەکان، هەر بەو ئاو و بارانە شوێنە مردووەکان زیندوو دەکەینەوە، هەر ئاوەهایش لە دوای مردن ئێوە لە خاک دێنە دەرەوە. پێش ئەمانیش قەومی نوح پێغەمبەرەکەیان بە درۆ زانی، هەروەها خاوەن بیرەکان و هۆزی ثەمودیش. هەروەها قەومی هود و فیرعەون و براکانی لوط واتە قەومەکەی خاوەن باخە چڕەکان و قەومەکەی توبعیش کە یەکێک بووە لە پاشاکانی دەوڵەتی حیمیەری لە یەمەن هەر یەکێک لەوان باوەڕیان بە پێغەمبەرەکانیان نەکرد بەهۆی ئەوەوە شایستەی پێشهاتنی هەڕەشەی ئێمە بوون. ئایا ئێمە لە سەرەتا و یەکەم جاردا کە ئەو خەڵکەمان دروست کرد ماندوو بووین و گیر و گرفت هاتە ڕێمان؟ نەخێر ماندوو نەبووین، بەڵکو ئەوان لە گوماندان بەرامبەر بە دروستبوونەوەیەکی تازە. سوێن بە خودا، بێگومان ئێمە ئادەمیزادمان دروست کردووە و دەزانین چی بە دڵ و دەروونیدا دێت، ئێمە لە شاڕەگی دڵی لێی نزیکترین. کاتێک دوو فریشتە چاودێرەکەی ئادەمیزاد کە لە لای ڕاست و چەپیەوە دانیشتوون، هەموو گوفتار و کردارێکی تۆمار دەکەن بە دەزگای زۆر پێشکەوتوو هەر قسەیەکی لەدەم دەرچێت خێرا چاودێرێکی ئامادە تۆماری دەکات ئەی ئینسان تەنگانەی مردن و ئازارەکانی هات هاوڕێ لەگەڵ ڕاستیەکاندا ئەوسا پێت دەوترێت ئەوە ئەو بەسەرهات و ڕووداوەیە کە خۆتت لێ لادەدا و پەنات لێ دەگرت لەوە دوا فوو دەکرێت بە سووردا ئیتر ئەوە ڕۆژی پێشهاتنی هەڕەشە و ئاگادارکردنەوەکانە. ڕۆژی قیامەت دێت و هەموو کەسێک دوو کەسی لەگەڵدایە، یەکێکیان دەیگەیەنێت و ئەوی تریشیان شایەتە بەسەریەوە. بە یەکە یەکەی بێباوەڕان دەوترێت، سوێن بە خودا، بەڕاستی تۆ لەم بەسەرهاتانە نائاگا بوویت و گوێی خۆتت لێ خەواندبوو، ئێستا ئێمە پەردەمان لەسەر چاوەکانت لاداوە و هەموو شتێک وەکو خۆی دەبینیت و ئەمڕۆ چاوەکانت تیژە فریشتەی هاوڵ و چاودێری ڕوو بە پەروەردگار دەڵێت هەرچی کار و کردەوەی ئەم ئادەمیە هەیە هەمووی ئەوەتە لای من و یاداشت و تۆمارم کردووە دوای لێپرسینەوە خدا فەرمان دەدات بە دوو فریشتەکە هەرچی کافر و بێباوەڕێکی سەرکەش و بوغزن هەیە فڕێی بدەنە ناو ئاگری دۆزەخەوە، ئەوەی کە هەمیشە بە توندی قەدەغەی هەموو خێر و چاکەیەکی دەکرد، مافی خەڵکی پێشێل دەکرد، خۆی بە گومان بوو، خەڵکیشی دەخستە گومانەوە. ئەوە بوو کە هاوەڵ و شەریکی بۆ خودا بە ڕەوا دەزانی. کەواتە ئێوە هەردووکتان ئەو ئادەمییە فڕێ بدەنە ناو سزای سەختەوە. هاوەڵە شەیتانەکەشی پاکانە دەکات و دەڵێت، پەروەردگارا خۆ من لە خشتەم نەبردووە، من سەرکەشم نەکردووە، خۆی تاوانبارە، بەڵام خۆی لەنێو گومڕای و سەرلەشێواویەکی دووردا نقوم بووبوو. جا ئەو کاتەی شەیتان و ئادەمیزاد لەلای خودا دەبێتە کێشەیان، خودا بێدەنگیان دەکات، دەفەرموێت، شەڕە دەمێ لەلای مندا مەکەن، بەڕاستی من پێشتر هەڕەشەی هاتنی ئەم ڕۆژەم خستبووە بەرچاوتان و پێم ڕاگەیاندبوون، ئیتر قسە و بڕیاری من ناگۆڕێت و هەڵناوەشێتەوە، من هیچ کات ستەمکاریش نیم لە بەندەکانم. ڕۆژێک دێت بە دۆزەخ دەڵێین، ئایا پڕ بوویت؟ ئەویش لە وەڵامدا دەڵێت، ئایا کەسی تر ماوە؟ خەڵکی زیاتر نییە؟ لەولاشەوە بەهەشت نزیک خراوەتەوە لە خوداناس و پارێزکار و باوەڕداران، بێ ئەوەی دوور بێت لێیان، دەوترێت، ئەمە ئەو بەڵێنە بوو پێتان درابوو، بۆ هەموو ئەو کەسانەی کە زۆر تەوبەکار و خۆپارێزن لە گوناه و نافەرمانی خودا. هەر کەس لە خودای میهرەبان بترسێت و لە پەنهاندا خۆی لە گوناه بپارێزێت و بە دڵێکی بە ئاگا و تەوبەکارەوە بۆ بارەگای خودا بگەڕێتەوە جا بەو بەختەوەرانە دەوترێت بفەرموون بچنە ناو بەهەشتەوە لەگەڵ ئاشتی و ئارامی و هێمنیدا ئەوە ئیتر ڕۆژی نەمری و نەبڕاوەیە، هەرچیش داوای دەکەن و حەزی لێ دەکەن بۆیان ئامادەیە تیایدا، زۆر لەوەش زیاترمان لایە. خۆ ئێمە چەندەها هۆز و نەتەوەی پێش ئەوانمان لەناو بردووە کە ئەوان لەمان بە دەسەڵاتتر و بەتواناتر بوون، خۆ ئەوان بە شارەکان و شوێنەوارەکاندا گەڕاون و تێپەڕ بوون ئایا هیچ دەرباز بوونێک لە سزاکانیان بەدی کرد؟ بەڕاستی ئالۆ بەسەر هاتانەدا یاداوەری هەیە بۆ کەسێک دڵێکی زیندوی هەبێت یاخود گوێ بۆ قورآن ڕادێرێت لە کاتێکدا ئامادە بێت بۆ فەرمان بەرداری و کردنی هەموو کارێکی دروست. بەڕاستی ئێمە ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندا هەیە بە شەش ڕۆژ دروستمان کردوون هیچ ماندوێتیەکیش ڕووی تێنەکردین جا تۆ ئەی پێغەمبەر دان بەخۆتا بگرە لە بەرامبەر ئەو هەموو ناحەقی و نادروستیانەوە کە دەیڵێن و دێتە ڕێت بۆ بەرگەگرتنی ئەو گیروگرفتانە کە بۆت پێش دەهێنن پێش خۆرهەڵاتن و پێش ئاوابوونی تەسبیحات و سپاس و ستایشی پەروەردگارت بکە لە شەوگاریشدا تەسبیحات و ستایشی خوددا بکە هەروەها لە دوای نوێژەکانیش گوێش بە چاچی ڕابگرە ڕۆژێک دێت بانگ بێژێک بانگ دەکات لە شوێنێکی نزیکەوە ئەو ڕۆژە دەنگێکی زۆر بەرز و سامناک بەڕاستی دەبیستن دیارە کە ئەوە ڕۆژی هاتنە دەرەوەیە لە توێی خاکدا. بەڕاستی هەر ئێمە ژیان دەبەخشین و دەشیان مرێنین، گەڕانەوەش هەر بۆ لای ئێمەیە. ڕۆژێک دێت زەوی لە ئاستی ئەوان شەق دەبات و خەڵکی لە گۆڕەکانیان بە گورجی دێنە دەرەوە. ئا ئەوە کۆکردنەوەیەکە لای ئێمە کارێکی زۆر ئاسانە بۆ لێپرسینەوە. ئەی محەممەد، ئێمە چاک ئاگادارین بەوەی کە دەیڵێین و چۆن دژایەتی ئەم ڕاستیە دەکەن. خۆ تۆ زۆردار نیت بەسەریانەوە تا بە زۆر باوەڕیان بەسەردا بسەپێنیت کەواتە تۆ تەنها ئەوەت لەسرە کە بە قورآن یاداوەری ئەو کەسانە بکەیت کە لە هەڕەشەکانی ئێمە دەترسن